پاری نۆزدە دەسگرەیەک کە هەمووان حەزیان پێیەتی. من دیل کارنگی لە نزیکی کێڵگەی جسی جیمز لە دەرەوەی مەیسوریدایە گەشەم کردووە. کێڵگە جیمزم لە کایرنی میسۆریدا دیوە کە ئێستاش هەر موڵکی جسی جیمزە. هاوسەرەکەی جسی جیمز بۆ من کۆڵە داستانێکی دەربارەی مێردەکەی گێڕاوەتەوە. ئەم ژنە بۆمی وتووە کە مێردەکەی چۆن دزی لە بانکەکان دەکرد و ئەو پارانەی کە لەم ڕێگەیەوە دەستی دەکەوت دەیدا بە خاوەن کێڵگەکانی دراوسێی تا ئەوان کێڵگەکانی خۆیان لە ڕەهن دەرباز بکەن ئەم ئەگەرە هەیە کە جسی جیمز خۆی بە خاوەن بیرۆکە بداتە قەڵەم هەمان بۆچوون کە شوڵتزی هۆڵندی کراولی دوو دەمانچەیی و ئەلکاپن هەیانبوو بەڵام ڕاستی ئەمەیە هەموو مرۆڤەکان کە لەگەڵیاندا مامەڵە دەکەن، تەنانەت ئەو مرۆڤەی کە لە ئاوێنەکەی بەرامبەر خۆتەوە دەیبینی، بۆ خۆیان ڕێز دادەنێن و لەو خەمڵاننانەی کە بۆ خۆیان هەیانە، خۆیان بە مرۆڤی چاک و خێرخواز دادەنێن. هە پیر مورگان لە باسێکدا کە تایبەتی کردووە بە شیکاری خود دەروونی مرۆڤ، دەڵێت، زۆربەی مرۆڤەکان بۆ ئەو کارەی ئەنجامی دەدەن بەڵگە یاخود هاندەریان هەیە. بەڵگەی یەکەم هەمیشە بەڵگەیەکی واقیعییە و بەڵگەی دووهەم بە شێوەیەکی ئاسایی بەڵگەیەکی ئامانجییە کە بە ڕای بکەرەکەی باش و پەسەند کراوە. هەموو تاکەکان ئاگاداری بەڵگەی یەکەمن و دەیناسن و پێویست ناکات بۆ ناساندنی ئەو دووپاتکردنەوەیەکتان هەبێ. بەڵام لە بارەی بەڵگەی دووەمەوە چونکە ئێمە هەموومان تا ڕەدەیەک ڕۆشنفکر و ئامانجخوازین حەز دەکەین بیر لەو هاندەرانە بکەینەوە کە باڵا دێنە بەرچاو. هەر بۆیە ئەگەر دەتانەوێت لە خەڵکدا گۆڕانکارییەک بەدی بهێنن ئەوا دەستەودامێنی هاندەرە شەریفەکانیان ببن. بەڕێزان مۆڵەت بدەن بە تێڕوانینێکی واقیع بینانەوە سەیری ئەم مەسەلەیە بکەین کە ئایا بەکاربردنی ئەم شێوازە لە مامەڵە بازرگانیەکاندا هەروەها بیرۆکەیی و ئامانجخوازانەیە بە ئەو بەسەرهاتەی کە بۆ هاملتیۆن ج فارلی پەنسلڤانیایی ڕوویدا لێکدەینەوە. بەڕێز فارل کرێچیەکی ناڕازی هەبوو کە ئەوی ئاگادار کردبۆوە بە نیازە خانوەکەی بەرلەکاتی دانرا واتە چوار مانگ زووتر لە کۆتایی هاتنی ماوەی کرێکەی چۆڵ کە بە پێی گرێبەستەکەی ئەم کرێچییە دەبوو چوار مانگی تر لەم خانووەدا بمێنێتەوە و مانگانە پەنجا و پێنج دۆلار کرێ بدا. بەڕێز فارێل بۆ قوتابییەکانی پۆلی گێڕایەوە. هەندێک جار پەنجا و پێنج دۆلار بۆ چوار مانگ دەیکردە دوو سەد و بیست دۆلار کە ئەم بڕە پارەیە بۆ من پێویست بوو. باوەڕ بکەن لە بارودۆخێکدا بووم کە ئەم بڕە پارەیە ڕۆڵی خۆی هەبوو لە ژیانمدا. کرێچیەکە هەموو ماوەی زستانی کە گران کە گرانترین وەرزی کرێیە لە خانوەکەی مندا بەسەر دەبرد و ئەگەر خانوەکەی چۆڵ بکردایە ئەوا بە کرێدانی سەر لە نوێ خانوەکە تاکو پایزی ساڵی داهاتوو کارێکی گەلێک دژوار بوو ئەگەر ئەم دوو سەد و بیست دۆلارە بە جێبەجێ کردنی تەهدیدی کرێچیەکە لە دەست دەربچوایە من ڕووبەڕووی سێکی گەورە دەبوومەوە. بەڕێز فارێل پاش گێڕانەوەی هۆکاری کرێچییەکە لەمەڕ چۆڵکردنی خانووەکە و تەهدیدە جددییەکەی ئەو، درێژەی دا. ئەگەر لەم بارەیەوە بە شێوەیەکی ئاسایی کارم بکردایە و پێم بووتایە کرێنامەکە سەرلەنوێ بخوێنێتەوە و بیرم بخستایەتەوە کە هێشتا چوار مانگ لە ماوەی کرێکەی ماوە ئەگەر بێت خانوەکەی چۆڵ بکات منیش کاردانەوەم دەبێت و لە ڕێی یاساوە ناچاری دەکەم کە کرێی ئەو چوار مانگە بدا، ئەوە ئەنجامی گونجاوم نەدەبوو، چونکە ئەو لە قسەی خۆیدا جددی بوو، پەی بە خاڵی لاوازی منیش بردبوو، کەواتە بەناچاری دەبوو لە ڕێگەیەکی ترەوە هەنگاو هەڵبگرم. بەڕێز چۆنیەتی مامەڵەی خۆی بەمجۆرە باسکرد. کاکی بەڕێز. من داستانەکەی ئەوم بیست و هێشتاش باوەڕ ناکەم کە بە نیاز بیت خانووەکە چۆڵ بکەیت. ئەمە چەندەها ساڵە کاری من بە کرێدانی خانووە و لەم بارەیەوە هەندێک شت دەربارەی سرووشتی مرۆڤ دەزانم. لە هەمان قۆناغی یەکەمدا کە ئێوەم بینی تێگەیشتم کە تۆ مرۆڤێک نیت بایەخ بە بەڵێن و پەیمانەکانت نەدەیت. لەم بارەیەوە ئامادەم و گرەویشت لەگەڵ بکەم. من لەم دەستکەوتەی خۆم دەربارەی ئێوە باوەڕی تەواوم هەیە و ئەوەی کە قسەی من قبوڵ بکەیت پێشنیار دەکەم. بڕیارەکەی خۆت لەسەر چەند پارچە کاغەزێک بنووسە بیخەنە سەر مێزەکەت و لەو بارەیەوە بیر بکەرەوە. ئەگەر تا یەک مانگی تر کە خانووەکەتان لە خزمەتدایە و کرێکەشتان داوە لەسەر بڕیارەکەتان سەبارەت بە چۆڵکردنی سوور بوون، ئەوا بەو کاغەزەوە وەرن بۆ لای من. منیش بەڵێن دەدەم هیچ کاردانەوەیەکم لە بەرامبەر ئێوەدا نەبێت و هیچ بانگەشەیەکم لەمەڕ چۆڵکردنی خانووەکە بەر لە کاتی دیاریکراوی خۆیدا بۆ یاسا نەبێت و بە پێچەوانەوە دانی پێدا دەنێم کە بۆچوونی من دەربارەی ئێوە هەڵە بووە. بەڵام من هێشتا ئێوە بە پیاوێک دەزانم کە لەسەر وادە و بەڵێنەکانی خۆتان سوورن، چونکە بە ڕای من بارودۆخەکە بەدەر نییە لە دوو خاڵ، ئێمە یا مرۆڤین یاخود ئاژەڵ، هەڵبژاردنی ڕەهەندی مرۆڤبوون یاخود ڕەهەندی ئاژەڵبوون بە تەواوەتی بەدەست خۆمانە. ئەو کاتەی کە ئاکامی ئەم گفتوگۆیەم لە بەڕێز فارل پرسی لە وەڵامدا وتی. لە کۆتایی مانگدا ئەو پیاوە هات و کرێی مانجی دوای ئەوەی بە پێی گرێبەستەکە لە پێشدا پێشکەش کرد و لەگەڵ ژنەکەیدا قسەی کردووە و بڕیاریان داوە بە لای کەمەوە تا کۆتایی ماوەی گرێبەستەکە لەوێ بمێننەوە. ئەوان پاش گفتوگۆ لەگەڵ یەکتردا وەهای بۆ چووبوون کە تاکە ڕێگەی شەرافەتمەندانە لەم بارەیەوە ڕێزگرتنە لە بڕیارەکانی گرێبەستەکە. لورد نورکلف لەگەڵ چاپکردنی وێنەکەی لە ڕۆژنامەدا دژایەتی دەکرد، کاتێ کە بینی وێنەیەکی نەشیاویان لەو ڕۆژنامەدا چاپ کردووە، زۆر ناڕەحەت بوو، بڕیاری دا بۆ سەرنووسەرەکەی نامەیەک بنووسێ و هۆکاری چاپی ئەو وێنەیەی خۆی کە نەشیاو بوو بپرسێ و پێشیان بڵێ کە چیدی مافی لە چاپدانی وێنەی ئەویان نییە، بەڵام لورد. نوتکلیف بیری لە دەرەنجامەکانی ئەو نامەیە کردەوە و بە خۆی وت، مومکینە ئەم نامەیە سەرنووسەر هان بدا تاکو زیاتر ئازارم بدا، کەواتە پێویستە دەستەودامێنی شێوازێک بم کە تا ڕادەیەک سۆزدارانە بێت. چاکترین ڕێگە هێنانەئارای سۆزی دایکایەتییە. لورد نورتکلیف لە دەستەودامێنبوونی هاندەرێکی شەریفی وەک سۆزی دایکایەتی لە نامەیەکدا بۆ سەرنووسەری نووسی، کا دەکەم کەچی دیوێنەی من چاپ نەکەن، چونکە دایکم پێی خۆش نییە. ئەوکاتەی کە جان د. فلەر بە نیاز بوو داوا لەو پەیامنێرە ڕۆژنامەییانە بکا کە بۆ ئامادەکردنی وێنە و ڕاپۆرتی ژیانی ئەو هاتبوون، دواوێنەی مناڵەکانی چاپ نەکەن، بۆ ئەم مەبەستە پەیوەست بوو بە هاندەرە شەریفەکانەوە و پەیامنێرەکانی قەناعەت پێ کرد. ڕاکفلەر بەوانی نەوت حەز ناکەم و مۆڵەت نادەم وێنەی مناڵەکان چاپ بکرێ، بەڵکوو ئەو دەسە و دامێنی ئەو حەزە قەڵەوە بوو کە لە ناخی ئێمەدا هەیە لەمەڕ ئازار نەدانی مناڵەکان و بە ڕۆژنامەنووسەکانی وت، دۆستانی ئازیز! دەزانن بەسەرهاتەکە چۆنە؟ بێگومان زۆرێک لە ئێوە خاوەنی منداڵن دەزانن کە ناوبانگی زۆر چ زەرەرێکی هەیە بۆ منداڵەکان. سایروس هەئکاف کرتیس، منداڵێکی هەژاری گەڕەکی مین کارەکەی خۆی بە بازدان دەست پێکرد و پێشکەوتنێکی بەرچاوی بەدەست هێنا و توانی بۆ گۆڤاری ساتردەی ئیونینگ، پۆست، لیدزهومجۆرناڵ، ملیۆنەها خوێنەر دەستبخا. بەڵام ئەم لاوە چاکە لە سەرەتادا لە دەسەڵاتیدا نەبوو ئەو بڕە پارەی کە خاوەنەکانی بڵاوکراوەکانی تر دەیدەن ئەمیش بیدا. ئەو نەیدەتوانی پارە بدات بە نووسەرە لێهاتووە پیشەییەکان تاکوو بابەتی بۆ بنووسن. بەڵام لەبەر بێ پارەیی کارەکەی ڕانەگرت. ئەو دەسەودامێنی هاندەرێکی شەریف بوو بۆ نموونە توانی لویزامی ئەلکوود نووسەری ناوداری ژنانی بچووک ناچار بکا تاکوو لە لووتکەی ناوبانگیدا وتاری بۆ بنووسێ. ئەو بۆ ئەم کارە چەکێکی سەد دۆلاری بە ناوی خاتوو ئەلکۆتەوە دەرنەکرد. بەڵکو ژمارەیەکی زۆر کەمی بۆ ئەو دامەزراوەیە نارد کە ئەلکوت پەیوەست بوو پێوەی. لێرەدا پێدەچێت ئێوەی خوێنەر بە بەدبینییەوە پرسیار بکەن، کاکی بەڕێز، ئەم دەستوورە کارەی ئێوە مومکینە دەربارەی کەسانێک وەک ئەلکوت نوتکلیف و ڕاکفلەر بێت، بەڵام چۆن دەتوانین ئەمە دەربارەی کەسانێک بەکار ببەین کە زۆر توڕەن و ئێمەش دەمانەوێت پارەیان لێ داوا بکەین؟ بۆی هەیە هەق بە ئێوە بێ. هەموو دەستوورە کاراکان لە هەموو بارێکدا بۆ سوودوەرگرتن ناشێن، یاخود بە واتایەکی تر لەگەڵ هەموو کەسێکدا ناکرێت بە شێوازێک مامەڵە کرێ ئەگەر لەو بەرەنجامانەی کە هەر ئێستا بەدەستی دەهێنن ڕازین چ پێویست دەکا کە بیگۆڕن؟ ئەگەریش ڕازی نین بۆچی تەجروبەی ناکەن؟ لە هەر حاڵێکدا وا دەزانم کە ئێوە لە خوێندنەوەی ئەم داستانەی کە جیمز لام تو ماف تابی پێشووی من گێڕایەوە چێژ وەردەگرن شەش نەفەر لە موشتەریەکانی کۆمپانیایەکی چاککردنەوەی سەیارە ئامادە نەبوون هەقی حسابەکەیان بدەن کە بۆ چاککردنی سەیارەکانیان بوو جێی سەرنجە کە هیچ یەکێکیان دژایەتیان لەگەڵ هەموو بڕە پارەکەدا نەبوو هەریەکەیان لە بەرامبەر بڕە ناواقعییەکان ناڕەزایەتیان دەردەبڕی. ناڕەزایەتی موشتەرییەکان لە حاڵێکدا بوو کە هەموویان پێشتر بۆ تێکڕای ئەو خزمەتانەی کە بۆیان کرابوو واژۆیان کردبوو بە پێشنیاری خۆشیان کارەکانیان بۆ ئەنجام درابوو بەشی ژمێریاری هەندێک هەوڵی دا بۆ وەرگرتنەوەی ئەو بڕە پارانە بەڵام ئەنجامی نەبوو ئەو کارانەی کە کرابوون کورتەکەی بەم جۆرەیە. یەکەم نوێنەرانی کۆمپانیا سەردانی هەریەکە لە موشتەریەکانیان کرد و پێیان وتن کە گوایە هاتوون بۆ وەرگرتنی ئەو پارانەی کە لایانە و تا ئێستا نەیانداوە دوو ژمێریاری ئاگادارکردنەوە لە هەموو بوارەکاندا کۆمپانیا لەسەر هەقە و موشتەریەکان هەڵە دەکەن و مافی ئەوەیان نییە کە ڕازی نەبن سێ نوێنەرانی کۆمپانیا بۆ موشتەریەکانی ڕوونکردەوە کە پسپۆڕانی کۆمپانیا لە کاروباری چاککردنەوە و بڕی تێچووەکان لەوان شارەزاترن و زانیارییەکانی موشتەری لەچاو ئەواندا زۆر کەم و هیچە و مشتومڕ سوودی نییە، بەڵام هیچ یەک لەو کارانە و شێوازەکانی کۆمپانیا نەبوونە هۆی ئەوەی کە موشتەرییەکان حسابەکەی خۆیان بدەن، بەرەنجامی ئەو هەڵانەش مشتومڕ بوو، ئاکامەکەشی دڵڕەنجانی هەردوولا. خۆشەویستان سەرۆکی ژمێریاری کۆمپانیا پاش ئەو هەوڵە شکستخواردووانە لە ڕێی دەستبەداوێن بوونی یاساوە هەستا بەو کارە بەختەوەرانە بۆ ڕێکخستنی خستنی بانگەشەنامەکەی ناچار بوو سەردانی بەڕێوەبەری گشتی کۆمپانیا بکات. ئەو سەرەتا هەستا بە لێکۆڵینەوە دەربارەی پێشینەی ئەو موشتەریانەی کە خۆیان لە دانی ئەو پارەیە دزیبۆوە. بۆی دەرکەوت هەموویان لەو کەسانە بوون کە هیچ کات قەرزی خۆیان دوانەخستووە. کەواتە بۆی دەرکەوت دەبێ کێشەیەک لە ئارادا هەبێ. هەڵەکە لە کوێدا بوو؟ بەرگی پسووڵەی حسابەکان واقیعی و موشتەرییە ناڕازییەکانیش واقیعی. بەڕێوەبەری گشتی کۆمپانیا بە یارمەتی تەجروبەی ساڵەها کاری خۆی بۆی دەرکەوت کە هەڵە لە چۆنیەتی داواکردنەکەدا بووە هەر بۆیە دەستوری دا بەڕێز تۆماس بەرپرسی پسوڵەکان و نوێنەری کۆمپانیا تاکو هەستێ بە وەرگرتنی پارە داخراوەکان لەو موشتەریە ناڕازیانە. بەڕێز تۆماس لە گێڕانەوەی ئەم بەسەرهاتە بۆ قوتابیەکانی پۆل هەوڵەکانی خۆی بەم قۆناغە دابەش کردوە. یەک، من بەو مەبەستە لەگەڵ موشتەریەکاندا دیدارن دەکرد تاکو پێیان بڵێم قەرزەکەی کۆمپانیایان ماوەیەکی زۆرە نەداوە و منیش ڕاسپێرراوم تاکو ئەو پارانە وەربگرمەوە کۆمپانیا هیچ گومانێکی لە ڕادەی قەرزەکەی ئێوە نییە و هیچ هەڵەیەکیش نەکراوە بەڵام من ئەم کارەم نەکرد لە کاتی سەردانمدا بۆ لای هەریەکە لە موشتەریەکان بەبێ ئاماژەدان بە قەرزەکەی ئەوان و داواکاری کۆمپانیا دەموت بۆ ڕاگەیشتن بە کارە ئەنجامدراوەکانی کۆمپانیا هاتووم و دەمەوێت بزانم کە چی دەبوو بکردایە کە نەکراوە. دوو، گوێم لە قسەکانی موشتەری دەگرت تاکو ڕاستی مەسەلەکە ڕوون بێتەوە، تا ئەو کاتە هیچ ڕادەربڕینێک لەلایەن منەوە ڕووی نەدەدا. لە کۆتایی ئەم قۆناغەدا تەنها بە موشتەریم دەوت، کۆمپانیا ناڵێت کە هەڵەی نییە، مرۆڤەکان هەڵە دەکەن، کۆمپانیاش بریتییە لە کۆمەڵێک مرۆڤ. سێ، من هەر بە موشتەریم دەوت، زۆرم حەز لە سەیارەکەی ئێوەیە و دەزانم زیاتر لە هەر کەسێکی تر ئێوە شارەزایی باش و خراپی ئەم سەیارەیەن. چوار، پاشان مۆڵەتم دەدا بە موشتەری تاکو سەبکات و بیسەلمێنێ کە لە هەموان زیاتر شارەزایی کەم و کەسری سەیارەکەیەتی. ئەوان پێویستیان بەم جۆرە پەیوەست بوون و هاودەردی دەربڕینە هەبوو، لەو بوارانەدا وەکو پێویست دەبوو ئەوان چاوەڕوانیان دەکرد و منیش لەگەڵیان دەدوام. پێنج، سەرەنجام کاتێک کە موشتەرییەک عاقڵ دەبوو دەهاتە سەر ڕێ، ئەوا بابەتە سەرەکیەکەم دەخستە ڕوو، وام لێ دەکرد کە بە ویژدانەوە داوەری بکا. پاشان کاتێک کە بە تەواوەتی هەستم دەکرد دەست و دامێنی هاندەرە شەریفەکانی موشتەری بووم، ئەوا بەم جۆرە قسەم دەکرد، دەزانم بابەتەکە گەلێک خراپ لێک دراوەتەوە. نوێنەرانی ئێمە ناڕەحەتیان کردوون و ئێوەش تووڕە بوون. نەدەبوو ئەمە ڕووی بدایە. من لەمەڕ ئەوە زۆر بە داخەوەم و داوای لێبوردن دەکەم. لەو ماوەیەدا کە گوێم لە قسەکانی ئێوە دەگرت کەوتمە ژێر کاریگەری و هۆگری و ویژدان پاکی ئێوە. ئێستا کە ئێوە ئەوەندە باش و بەویژدانن چاکە بکەن و ئەو حیسابەی کۆمپانیا لێک بدەنەوە چونکە هیچ کەس ناتوانێ بە ئەندازەی ئێوە وردەکارییەکانی لێک بداتەوە. ئەمە سڵی حسابەکەیە چاک دەزانم ئەگەر بەڕێزتان بتانەوێ ئەم حسابە دەستکاری بکەن و چاکی بکەن ئەوا بەهەمان شێوە دەیکەن کە سەرۆکی کۆمپانیا بونایە بەهەر حاڵ چارەسەری ئەم کێشەیە دەخەمە ئەستۆی جەنابتان هەرچی ئێوە بفەرمون قبوڵە بێگومان دەتانەوێ بزانن کە موشتەریەکان حساب و کتابەکەیان چاک کردوە بەڵێ هەندێکیان بڕێک ژمارەی بچوکیان دەستکاری کردوە تەنها یەکێکیان زۆرینەی چاکردنەکەی بەلای خۆیدا داشکاند. بەڵام لە تێکڕاییدا پێنج نەفەریان زۆرترین بڕە پارەیان پێشکەش کرد کە چاوەڕوان نەکراو بوو. خاڵی جێی سەرنج ئەوەیە کە بە درێژایی دوو ساڵی دوای ئەوە سەیارەی نوێمان بەم شەش موشتەرییە فرۆشت. بەڕێز توماس لە ڕوونکردنەوەی کارەکەی خۆیدا وتی، تەجروبە فێری کردووم لە کاتێکدا کە ناتوانم زانیارێکی گشتگیر لە موشتەری بەدەست بێنم، چاکترین ڕێگە دەستە و دامێن بوونی پاکێتی، دروستکاری و ڕاستگۆیی گریمانەیی لایەنی بەرامبەرە. لەم کاتەدا هاندەرە شەریف و ڕەسەنەکانی ئەو دەور و ژێنم و ئەویش خۆنەویستانە لە بەرامبەر هاندەرە شەریفەکانی خۆیدا بەڵێندەر دەبێت. حەق بە بەڕێز تۆماسە، چونکە منیش لەو باوەڕەدام بێجگە لە حاڵەتی شاز هەموو تاکەکان لە بەرامبەر وروژاندنی هاندەرە ڕەسەن و شەریفەکان کاردانەوەی گونجاو پیشان دەدەن. بە واتایەکی ڕوونتر، هیچ کەس ئامادە نییە کە بە ئێوەی بسەلمێنێ کە مرۆڤێکی شەریف، پاک، ڕاستگۆ، دروستکار و ئەمانەتدار و بەڵێندار نییە، ئەوەش لە کاتێکدا کە ئێوە بەوتان وتووە وەها سیفەتگەلێکی هەیە. کەواتە ئەگەر دەتانەوێت خەڵکان بە پێی خواستی ئێوە ڕەفتار بکەن، چاکترین ڕێگە ئەوەیە کە لەم یاسایەی خوارەوە پەیڕەوی بکەن، دەستە و دامێنی شەریفترین هاندەرەکان بن.